گوێگرانی ئەزیز و خۆشەویست شەوتان شاد خۆشحاڵین جارێکی تر هاتینەوە لاتەن بۆ خوێندنەوەی بەشی پێنجەمی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی فەرمونون لەگەڵمان بن. هەژاری موکریانی بەردەوامە بێت لەسەر گێڕانەوەی بەسراتەکانی ژیانی و دەڵێت جارێکی تر هاتمەوە و سیپاڵم لە خانەقا بە زەوی دادا بەڵام ئەمجار شێخ محەممەد بۆ خۆی دەرسی ئوسۆڵ و هەندێک شەرعی شافعی پێگوتم دەگەڵ فەقەیەکدا بە ناوی ئەسعد هەر لە حجرە تەنگەبەرە گورینەکەدا بووین ئەسعەدی هەواڵم شەڕێکی کردبوو دەریان دەکرد منیش بە ناوی هەواڵەتی ئەو وتم دەگەڵت دەڕۆم شەوێکی درەنگ بخچەمان بەسەر گۆچانەوە کرد و چوینە گوندێک بە ناوی ئیسکەند. ڕاست چووینە حوجرەی فەقێیان کە لامان وابوو ئاوەدانە، بەڵام چۆڵ و هۆڵ و تەنانەت حەسیرێکیشی تێدا نەبوو. حوجرە تاریک و ڕایە خۆڵ و هەردووکمانیش برسیمانە. دەی چی بکەین؟ وتم من دەچم نان سواڵ دەکەم. وەناو دێ کەوتم. شەو زۆر درەنگە. هەموو ماڵان نووستوون. لە دەرکی هەرکەس بدەم لەوانەیە توڕە بێ لە دوای گەڕەکە ماڵێک حوشێکی زلم دیت ویستم بە سپایی دەرگا چەپەرەکەی بکەمەوە و لە نزیکەوە بانگی نووسەکان بکەم کابراەک دەنگی دام چێی بۆم گێڕایەوە کە کێم و چیم دەوێ وتی دەبڕۆرەوە حجرا ئێستا دێم هێندەی پێنەچوو کابرا کە خۆی زەلامێک بوو دەگەڵ یەکی تردا نقەیان دەهات حەسیر و بەڕە و نان و کەرە و شیرێژ و سەماوەر بە دام و دەزگاوە و چرایان هێنابوو. کابرای خانەخوێ وتی، شەرتم دەگەڵ بکەن تا ئێوە لەم گوندە بن نەچنە نان چنینەوەی ماڵان و من بە برای خۆتان بزانن. ئەرێ فەقێ، ئێوە گۆرانیتان پێ خۆشە؟ من ناوم کریمە کوێری گۆرانی بێژە هەروای گوت و ملی لێنا ئەوی دەیگوت نەیدەگوتەوە وەک دەڵێن ئێستاش بەسەری پیری خۆشی ئەو شەوە و دەنگی کەریمە کوێرم هەر لە بنی دداندا دایە لەوێ دامەزراین ڕاستت دەوێت دەرسی مەلا بوو ئەوە نەدەبوو پیاوی لەبەر بحەسێتەوە پاش ماوەیەک وەڕز بووین بڕیارماندا بڕۆین ئەوم لەبیر چوو کە بەر لەوە لە خانەقات دەگەڵ ئەسعەت ببمە هەواڵ هەر لە خانەقاوە ڕۆیشتم بۆ ناو مەنگوڕان لە لای مەلا ڕەسووی کەرمنداری بوومە فەقێ کە چوار فەقەی تریشی هەبوون بەهار بوو مەنگۆڕ لە کوێستان بوون ئێمەش کەپێکمان کردبوو نزیک بە هۆبە دەژیین هەڕەمەی لاوێتیم بوو، دنیایەکی ئازاد و هەوایەکی خۆش و جوانی و لە باری کیژە مەنگوڕان گاڵەی دەکرد. مەستی لاوەتی بووم و عەقڵ و خوێندن لە حەوت کێوان ئاوا بوون. ویستم لە کەرمندارەوە بچمەوە ماڵ. سۆفی عەلی ناوێک بارگینێکی جل کراوی دامێ کە بە پێ نەڕۆم. لەو سەر کە دەگەڕامەوە، لە کوێستانی کیفاراوێ سەیدێکی خڕکەڵا هەموو گیان فیشەک و دەمانچە و تفەنگ لە کەنداڵی کانیەک دەرکەوت و هەرای کرد فەقێ ئاگرت پێەیە سیغارێکی بەدەستەوە بوو زۆر ترسام هەڵم کوتا غار و سەر بەرەو ژێر هەڵاتم تفەنگێکی بەسەر هەڵتەقاندم بەڵام دەرچووم لە ڕەشماڵی مام حەسەنی ئافان بووم پاش نوێژی شەوان مەلای دێ کە ناوی مەلا ڕەحمان بوو هات وتی سیدێکی چەکدار داوای ئاگری لێکردم جلەوی گرتم و ماینی لێ سندم هەرو شەوەش چەنگا جووت لە قوزلوێ دزرا بوون دیار بوو من چاکم خلاص بووە ڕۆژی دواتر لە گەدەی کوێستانی مەنگوڕان چەند کەسێکم دی کە لەسەر کانیەکلی چیان لێ نابوو چەکدار بوون زانیم چەتەن بەڵام ڕێگەی هەڵاتن نەبوو سەلام کرد و چووم لایەن دانیشتم نان و چام دەگەڵ خواردن زانیان فەقێم و ماین ئەمانەتیە وتم برا جمعانە نادەن بە فەقێ یەکیان گوتی ئێمە دەبینی چەتین ڕوتت ناکەین مەمنون بە دیسان دووقڕانیەکی زیویاندامێ کە دام بە گیسکێک بۆ حجرا مەلا مارفی کۆکی بە قەسیدەیەک زۆر پڕ بە پێست باسی کردووە دەویدا دەڵێ لە تاریخی 1930 پەنجی شەمسیدا بە ڕۆژی جمعە دوازدەی جیمی یەک نوێی ماهی مردادا ینی من تەمەنم پازە ساڵ بوو دوو خانومان هەبوو سێڵاو بردبوونی و سێ کەسی فەقیریان تێدا خنکا بوو بابم کە لە یەکێکیاندا بوو خەریکی قورآان خوێندن بوو سێڵاو هێرش دەکا بە سرباندا خۆی خەڵاز دەکا و قورآن ئاودەیبا جمعە بووە و زۆربەی خەڵکی شار لە باغاتی خوار و شار سەیران دەکەن دەست دەکەن بە گرتنەوەی سەروسی پاڵی ئاو ماڵک یەکێ قورآانەکەی بۆ بابم هێنابووەوە پێویستە ئەوەش بڵێم بابم لە دەوڵەمەندی کەوتە بوو قەرزداری خەڵک بوو دوکانێکی چیت فرۆشی لە قەیسەری سابڵاغدا هەبوو هەمیشە هەر خەریکی خوێندنەوەی کتێبی دینی و تاریخ بوو لەیوا بوو قازانجی گەزە چیتێک لە دوو شایی پتر بێ حرامە سەودای دەگەڵ ژنان نەدەکرد تەواو دابووە باری کزی چاویشی کز بوو. لە ترسی کڵاو لەسەر نانی پەهلەوی چەند مانگێک ماڵی بەجێهێشت و لە خانەقا دەژیا. ئاخری ناچار لە شار بارمان کرد و چوینە گوندی تەرەغا لە نزیک بۆکان کە دوو دانگمان هەبوو. بریتی بوو لە چوار جێ جووتی دێمەکار و کەم ئاو کە بەهرەی ئەوەندە نەئەدا پێی بژین. دوو خانووشمان لە شار هەبوو. زۆر فەقیرانە و قوڕین، کرێیان زۆر کەم بوو. جا لە سێڵاوەکەدا ماڵمان لە گوند بوو باوکم بۆ سەردان هاتبووە شار دوایە و سەردانی باوکم چوومەوە کەرمیندار پاشماوەیەک چوومە تورجان و لەوێڕا هاتمە سابلاغ لە مزگەوتی بازار بوومە فەقێ لە لای مامۆستا مەلا حوسینی مەجددی زانایی مەشهور جگە لە دەرسی سەرف و نەحوو قەسیدەی، بانیت السعادی، کەعب بن زەهیر و، لامیە العربی، ابن الوردیم لای خوێند و لەبەرم کردن. لە هەمان کاتدا، مەلا سەید محەممەدی مامۆستای پێشووم و، یەکێک لە ماڵە شێخەکانی بیارە بە ناوی شێخ مەعسووم لە مزگەوتی بازاڕ، لای مەلا حوسێنیان دەخوێند و، من لای هەردووکیانم دەخوێند، کە شێخ زۆر نەزان و سەید محەممەد زۆر زانا بوو. شێخ کوڕە جحێلێکی ئامۆزای خۆی لەگەڵ بوو بە ناوی شێخ نەسرەدین کە بە ڕواڵەت دیندار و شەرمێون بوو ببووە فەقێ لای شێخ مەعسووم ئەو نەسرەدینە کوڕی شێخ کامل بوو کە لە وڵاتی تاڵش ببووە شێخێکی سەر بەڕماڵی زۆر مبارەک کە لە دواییدا باسیان دەکەمەوە چ بوون دیسان چوومەوە خانەقا لەم جارەی دواییمدا دەگەڵ کچێکی شێخ محەممەد کە ناوی فاتم بوو دڵمان لێک چوو بوو براکانی ڕازی نەبوون خوشکیان بدەن بە بەچکە مەلایەکی کە نە ئاغایەکی دۆڵەمەندە و نە کوڕی بازرگانی شارە تا لێی میوان بن و بەهرەیەکیان پێبگا بابیشم کە ئەوەی بیستە بوو باوکم کە تووڕە بووتی من هەر ئاواتم ئەوەیە کوڕی من ببێتە مەلا و بە کەوای شۆڕەوە بیبینم کە دوو فەقی لە دواوە دەڕۆن ئەگەر کوڕی منە دەبێت لە خانەقانەمێنێ و لە خزمەت شێخدا تووشی شەرمەزاریم نەکە ئەو هەموو لا لێ گیرانە و دەرەتان نەمانە زۆری کار لێ کردم و خەم و پەژارە دایگرتم جا کە دەگەڵ ئەس ئەدڕۆیشتم دوو نیشانم بە تیرێک ئەنگاوت یەکی زا یەکی ڕازیبوونی بابم و دوورکەوتنەوە لە یارێک کە بە هیچ بارێکدا دەستم پێڕناگا و دووهەم هەواڵەتی برادەرەکەم شەو لە ماڵی مامۆستا کە نانمان خوارد باس هاتە سەر لە غەز و معەمما لێرەدا باو باوی من بوو لە معەمما حەلکردندا لە هەواڵانم چێتر بووم بەیانی مامۆستا فەرمووی تۆش هەر بمێنەوە تۆ بە تڕح و دیدار زۆر گێژ و نازیرەک هاتیە بەرچاوم بەڵام وا دیارە وەک دیاردەکەی وانیت. فەقێ لە هەموو جێیان حەزیان لە چارەی مامۆستای گەورە نەدەهات، حەزیان دەکرد جگە لە وەختی دەرس چاویان پێ نەکەوێ و بە ئازادی گەپ و گاڵتەی خۆیان بکەن. بەڵام ئەو مامۆستایە هەواڵی گاڵتە و گەپیشمان بوو. خۆی لە ئێمە بە زیاتر نەدەزانی، تەنانەت لە شەڕەشەق و زرمە زلیتانەی دەرەوەی حوجرەشدا بەشداری دەکردین. وتم ئێوارە بۆت دەخوێنمەوە. پاشنیوەڕۆ چوومە سەربەندی وشتەپە و لەبەرم کردن و ئێوارە بۆم خوێندەوە. وتی دەزانم هەر ئەمڕۆ لەبەرت کردوون. بەڕاستی لە تۆ تەمبەڵتر و بەزەینترم نەدیوە. مامۆستا لە نوێژ و تەڵقینی مردوو زۆر بێزار بوو. منی دەنارد کە ئەو کارە لە جیاتیان بکەم. منیش لەو بێزارتر بووم. ڕۆژێک مردوویەک مردبوو. ڕام کرد لەو بەری بەندی وشتەپە لە ناو داران دا ملم لە دەور کردنەوە نا. دیتم مامۆستا چاو دەگێڕێ. دیتمیەوە. وتی، ڕوو ڕەش، دەزانم لە نوێژ و تەڵقین خوێندن خۆت دزیوەتەوە. بڕۆ ئەو مردووە سەگبابەم لە کۆڵ کەوە. ناچار چوومە قەبرستان. کابرایەکی لووت زەلامی خوێنتاڵ لەوێ قاقەزێکی بە دەستەوە. وتم، قوربان ئەمە چییە؟ وتی، کوڕم ئەمە تەڵقینە، مەلا دیار نەبوو. منیش مەلام، نوێژ لە مردوو دەکەم و تەڵقین دەخوێنم، وام پێوت. تەڵقینەکە نووسرا بوو. یا عەبدوڵڵا، وتم، ئەوە چییە؟ کە دالەکە هەم سەری هەیە هەم ژێر. ئەویش وتی، ها؟ ئەوە تۆ نایزانی ئەگەر مردوو پیاو بێ دەڵێم یا عبدللا ئەگەر ژن بێ دەڵێم یا عبدلله هاتمەوە وتم مامۆستا مزگەنیم دەیە مەلایەک لە لێدا هەیە بە قولە قاپەشی ڕناگەی نەجاتمان بوو بۆم گێڕایەوە زۆری کەیف پێهات زستانی وشتەپە زۆر سارد بوو ئێمەش داری سووتانمان بۆ کورە نەبوو هاوارمان بۆ مامۆستا برد وتی دار بە من پەیدا نابێ خۆتان ئیلاجی خۆتان بکەن گوتمان مەگەر بدزین وتی بدزن چی تێدایە فتوامان وەرگرت و ملمان لەدا دزین نا دوو سوختەمان هەبوون بە ناوی سید حەسەن و قادر هەرکە ئێواران دەچوونە نانچنینەوە داری ماڵانیان هەڵدەنا و شەوانە دەچوون یەکیان سەگی بەخۆیەوە خەریک دەکرد و ئەوی تریان داری ئەدزی داردزین گەیشتە ڕادەیەک نیر و ئامور و پنە و تیرۆکیش دەدەزران و دەسووتێنران ڕۆژانە لە مزگەوت باس هەر باسی داردزین بوو هەموو خەڵکی دێ ئیمانیان وابوو کە جندۆکە ئەو کارە دەکەن دوایان بە مەلادەنووسی کە گێچەڵی جندۆکەیان لێ دوورخاتەوە ماڵە علیاغای ئێلخانی و هەموو ماڵە ئێرخانی مریدی زۆر دڵگەرمی شەخیسامەدینی تەوێڵە بوون یەک لە خەلیفەکانی تەوێڵە بە ناوی خەلیفە محەممەد بۆ بەرەکەت لەوێ لەو دێیە دەژیا. خوا هەڵناگرێ هەموو دنیا بگەڕێی دوانیوە خوێن تاڵ و مڕوموچ و خۆ بە زلزانت دەست ناکەوێ. بەڕاستی لە شەیتانمان ناخۆشتر دەویست. ئێوارەیەک کە سید حەسەن لە نانچنینەوە هاتەوە وتی، کوڕینە، کاریتەیەک بەسەر دیواری ژوورێکی سەردەنەپۆشراوی خەلیفە ڕایەڵ کراوە، بەشی ئەم زستانەمان دەکا بەڵام هێنانی کاری کەسێک و دوان نییە. شەو ماڵ نووسنان هەر شەشمان چوون و کاریتەکەمان بە نەقەنەق کێشایە هەیوانی حجرە و سەماوەری تەنەکەمان جۆشدا و بە بیور وەرگەڕینە کاریتە بۆر و تا مەلابانگ دان هەمومان کردە قەڵاشکەری سۆپە و لە حجرەیەکی چۆڵی تەنیشتمانەوە لەسەر یەکمان کەڵەکە کرد. حجرە لەسەر ڕێگەی مزگەوت بوو تازە دەمانویست بخەوین خەلیفە لە مزگەوت هاتە دەرو دوو سۆفی دەگەڵ ڕاست ڕوو بە حجرەهات یەکێکمان کە مەلا محەممەدی کوڕی مەلاعالی حەمامیان و برازای مامۆستا بوو وتی ئێوە خۆتان دەخەوکەن خەلیفە بەکاریتە دزینەکەی زانیوە لێمان توڕەیە تەنیا من بە نەرمی و زمانی خۆش جوابی ئەدەمەوە بەڵکو دەست هەڵگرێ و شکاتمان لێنەکە خەلیفە بەر لە هەر شت چووە حجرە چۆڵەکە و دەستی کرد بە تەقوهۆڕی دار بەسەرێکداندا ئەو سەهاتە ژوورەوە وتی فەقێ ئێوە خۆتان بە مسلمان و خزمەتکاری قورآان نەزانن عیب ناکەن دزی دەردەکەن مەلا محەممەد کە نسحەتی ئێمەی کردبوو سەری لە بن لێفە هەڵێنا و بێ سێودوو گۆڕاندی پێیوت هەی ڕیشکل کە سەگی سەگباب وات لێ هاتووە قسەی سوک بە فەقێ بڵێی هەستم هزار شەقت تێ هەڵەدەم خەلیفە دەمی بوو بە تەڵی تەقی و ماڵ بریا و بە کۆی زوو خاڵ بێ هەر دەرپڕی و سۆفی بە شوێنیدا پەل بوون و بە بۆڵە بۆڵ بەرەو ماڵی ئاغا ڕۆیشتن بەختی ئەمە مامۆستات لە حەوشە دەست نوێژ دەشوا و پرتە و بۆڵەی خەلیفە دەبیستێ دەڵێت ها خەلیفە گیان خێرە ئەویش پێی دەڵێ بەڵێ فەقیەکان کاریتیان لە دزیوم کە بە کوڕێکم نادا سەرباریش ئەوی خراپە پێیان کردوم دەچمە لای علیاغا ئەگەر حرمەتی شێخی تەوێڵی لەلابێ دەبێ ئەوانم بۆ تەمبێ بکە.